باشترین تەگبیریان بۆ کەن گەمارۆکەیش چوار ساڵی خێن جنگاوەران و ئەفسران لە توانیاندا نەما و بیری کەس و کاری خۆیانیان نەکرد بۆیە زەولمەکان نردی بە شوێن سەرکردەکاندا بەهرام ڕۆستەم تورکاش پێی وتە نەزانن ئەم هەموو ساڵە ماینەوە و بە ئاواتمان نەگەشتین هەر خەم و پەژارە و ماندووبوونمان زۆر بوو. لەبری سەرکەوتن براکەشم لەدەستدا، ئەمە لە جێی ئەوەی تۆڵەی خوێنی شاعومەری کوڕی نوعمان بکەینەوە، هەموو هۆکارەکەیشی ئەو پیرێژنە فێڵاویە بوو. هەر ئەو لە وڵاتی خۆیدا سوڵتانی کوشت، خاتوو سەفیەی ژنیشی لەگەڵ خۆی فڕاند. بەوەش نەوەستا شرکانی برای منیشی سەربڕی. منیش سوێندم خوارد تا تۆڵیان بسەندمەوە نازانم ئێوە ئەڵێن چی ئەو سێ سەرکردێ سەریان داخست دواتر وتیان ئەو وەڵامە بە دندانی گەورەوە زیر نەبێ نادرێتەوە ئەمجا دندان لە زەولمەکان هاتە پێشەوتی مانەوەمان سوودی نییە با بگەڕێنە وڵاتی خۆمان دواتر خۆمان ئامادەی جەنگێکی گەورەی وڵاتی ڕۆمەکەین پاشاوتی بیرڕایەکی پەسەندە سربازەکان بیری خاو خێزانیان ئەکەن خۆشم بیری هەڵکەوتی کوڕم و ڕێکەوتی برازامەکەم کە ئێستا لێیان بێ ئاگام کە جەنگاوەران بەم هەواڵیان زانی دەستیان کردە پاڕانەوە بۆ دندانی وەزیر و سوڵتان ئەمجا جاڕچی جاڕیدا جەنگاوەران خۆیان ئامادە بکەن کە دوای سێ ڕۆژی تر سوپا بارەکات و بەرە وڵا دەگەڕێتەوە دواتر دندانی وەزیر بۆ پێشەنگی سوپا و پاشا لە ناوەڕاستدا و چەندین شەو و ڕۆژ بە ڕێگاوە بوون تا گەشتنەوە بەغدا شار خرۆشا و بازار و دووکان ڕازێنرانەوە ئاهەنگ جێڕا دابڕاوان بە خێزانیان شاد بوونەوە پاشا چووە کۆشت میران و سەرکردەکان گەڕان و ماڵی خۆیان پاشا بە کوڕە حەو ساڵانەکەی شاد بۆەوە. شەهرەزاد وتی ئیدی پاشا لەگەڵ هەڵکەوتی کوڕی چوونە گەرما و بۆ ڕۆژی دواتر پاشا چووە سەر کورسی حکومڕانی دندان و وەزیران و سەرانی دەوڵەت لێی کۆبوونەوە پاشا نردێ شوێن تونچی هاوڕێدا کە هات و پاشای بەخێرێنایەوە پاشا مۆژگاری وەزیرانی کردبوو کە ئاگیان لە تونچی بێت و داواکاریەکانی بۆ جێبەجێ بکەن کە سەیری کرد تونچی قەڵە و خەپە تۆڵە بووە و بەهۆی خواردنی باشە و ورگی پەیدا کردووە ملی بە حەوت تەوەر نابڕێتەوە ئەمجا پاشا بە سعبەتەوە دەستێکی بۆ برد و پێیوت چەند زوو منت بیرچووەوە ئەمجا تونچی بیری کەوتەوە ورتر سەرنجیدا ئەمجا هەستە سەر پێ و وتی ئەی خۆشەویستەکەم چێ توی گەیاندە پاشایەتی ئەمجا وەزیر چوە لایەوە ئامۆژگاری کرد ئەم پیاوە براتە و هاوڕێتە ئێستاش پاشای زەمانە ئەوە ئامۆژگاری دەکەم گەر وتی خوازیاری چیت داوای شتی گرانبها و سەنگین بکە چونکە زۆری خۆشەویت تونچی وتی ئەترسم داوای شتێکی لێ بکەم لای گران بێت و بۆی نەکرێ وەزیر وتی خوازیاری هەرچێک بی بۆ جێبەجێکە تونچی وتی کەواتە داوای لێکم کە لە دڵمایە لە خوا پاڕێمەوە کە بۆم جێبەجێ بکە وەزیر وتی بەدڵی خۆت ئەوەش بزانە داوای هەرێمی دیمەشقی لێ بکەی کە هی برا جوانە مەرگەکەی بوو پێشکەشە دەکات و ئەتکاتە میری ئەوێ ئەم جا تونچی هەستایە سەر پێ شازەولمەکانی شارەتی پێدا کە دابنیشێ دانەنیشتوتی چۆن ئەبێ لە ئامادەبوونتدا من دابنیشم پاشاوت ئێستا کە من ئەژیم و ماوم بەهۆی تۆ بووە لەبەرئەوە داوای هەر شتێک بکەی پێشکەشت دەکەم بەڵام یەکەم جار داوا لەخوا بکە ئەم جا داوا لە من کە تونچی وتی گەورم ئەترسم پاشاوتی هیچ مەترسە تونچی وتیە ترسم خوازیاری شتێک بم تۆڕێم نەدەیت سوڵتان پێکەنی وتی ئەو شتە چییە؟ ئەگەر نیوەی مەملەکەتەکەیشم داوە بکەی ئەتکەمە شەریکی خۆم تونچی دیسان و تێترسم سوڵتان وتی مەترسە تونچی و تێترسم توانات بەسەری دانشکێ پاشا و ڕەبووتی تۆ هێندەت لەسرە داوا بکەی ئەمجا تونچی وتی حەزەکەم بمکەیتە سەرۆکی هەموو تونچەکانی شاری قودس ئەوەش بە دەرکردنی فەرمانێکی شاهانە چەند جارێک وەزیر نەقڕچی لێگرت کە بێدەنگ بێ تونچیش خێرا خێرای وت داوات لێکم ئەمجا کەزانی پاشا ئەمەی بەدڵ نییە گۆڕی وتی داوات لێکم پاشاوتی خێراکە بڵێ تونچی وتی ئەمەوێت بمکەیتە بەڕێوبەری خۆڵ ڕێژانی شاری قودس یا شاری دیمەشق. ئیتر دانیشتوانی کۆڕی پاشا خۆیان بۆ نەگیرا و دەستیان کردە پێکەنین، هێندە پێکەنین کە هەندێکیان بە پشتدا کەوت، وەزیریش لە داخدا کەوتە لێدانی. تونچی ڕووی تێ کرد و پرسی، گوناهم چییە وا لێمە دەیت؟ خۆت بە منت نەوت داوای شتی گەورە بکە؟ ئەمجا وتی، ڕێم بدەن بگەڕێمەوە بۆ وڵاتی خۆم. سوڵتان زانی ڕابوێرێ ماوەیەک بێدەنگ بوو ئەمجا خۆی چووە بەردەمی وتی براکەم داوای کاری مەزن بکە کارێک شیاوی شاهان بێ ئەمجا تونچی وتی ئەی پاشای زەمانە لەخوا خوازیارم ئەمجا لە بەڕێزتان کە بمکەنە جێگری خۆتان لە دیمەشق و لە شوێنی شرکانی ڕەحمەتی برات دامبنێی ئەمجا پاشاوتی ئەوە خوا ئەو پلەی پێ بەخشیت چووە سەر کورسی پاشایەتی فەرمانیشی دا کورسیەکی میرانەی دیمەشقی لە تەنیشت خۆیەوە بۆ دابنێن دواتر لای خۆی و داینا و فەرمانی بۆ دەرکرد و فەرمانی دا پێداویستی سەفری بۆ دابین بکەن و بڕێ دیاری و پارەی دایە ئەم جاڕووی کردەوە زیروتی ئەبێت تۆ لەگەڵ ئەم فەرمانی شاهانەدا بڕۆیت و ئەمەم بۆ جێگیر بکەی لەو سەریشەوە ڕێکەوتی برازام بۆ بێنەوە. وەزیریش وتی بە چاوان. ئەمجا دەستی تونچی گرت و لەگەڵ خۆی بردی تاکو شتومەکی سەفەری بۆ ئامادە بکا. ئەمجا شا فەرمانی دا کە بڕێ خزمەتکار و کۆیلەی کۆشکی بدەنێ با لەگەڵ خۆی بیبا. ئەمجا ڕووی کردە وەزیرانی وتی، هەر کەس منی خۆشەوێ با دیاری خۆی بداتە ئەم تازە میرە. ئەمجا نازناوی موجاهیدی پێ بەخشی. کە ئەم ڕێوڕەسمە تەواو بوو لەگەڵ دندان چوونە دەرەوە. کە کاروان ئامادەکرا تونچی چووە لای پاشا بۆ خواحافیزی، پاشایش باوەشی پێدا کردو ئامۆژگاری کرد کە لەگەڵ هاوڵاتیانی دیمەشقدا باش بێ، هەر لە ئێستاوە تا دوو ساڵی تر خۆی و سوپای ئامادەی جیهاد بکا، ئەمجا پێنج هەزار کۆیلەی لە دیارییەکانی وەزیر و میرانی دەوڵەت کۆکردەوە و بەهرامی پێشەنگی دەیلەم و ڕۆستەمی پێشەنگی عەجەم و تورکاشی پێشەنگی عارەبانی دواکەوت بۆ بەڕێکردن و گەیاندنی کە دوو ڕۆژە ڕێ بە دواوەی بوون ئەم جاگەڕانەوە بۆ بەغدا سوڵتان زبلکان کە ئەمە نازناوی سوڵتان زەولمەکان بوو بە تونچی بەخشی بوو چەند شەو و چەند ڕۆژ بە ڕێگاو بوو تا گەشتە دیمەشق پێش گەیشتنیان بە دیمەشق هەواڵەکە گەشت بوو کە پاشای گەورە سوڵتان زبلکانی کردووە بە سوڵتان و پلەی مجاهیدی پێبەخشیوە و بۆ دیمەشقی نردووە شاریان بۆ پێشوازی سوڵتان زبڵکان ڕازاندەوە و گەورە پیاوان چوونە بەخێرهێنانی و بە پیریەوە چوون، سوڵتانیش هەر گەیشتە دیمەشق و چووە سەر کورسی حوکمڕان فەرمانی دا سامان و پارەی گەنجینە ببەخشنەوە بەسەر هەموو هاوڵاتیان و هەژاراندا، هەندێک پارەشی بە دیاری بەخشی بە دندانی گەورە وەزیر، بەڵام وەزیر وەری نەگرت وتی. کە کاتی خۆی هات ئەبێت بڕە داهاتێکی دیاری کراو بنێرێتە بەغدا و پارەی جەنگ بدەیت سوڵتان زبڵکان کەوتە ئامادەکردنی کچە برازاکەی ئەمجا لەگەڵ وەزیر بەڕێی کردن و دە کەنیزەکی خستە شوێن و ماوەیەک لەگەڵیان ڕۆشت ئەمجا کە گەڕایەوە سەرکردە جەنگیەکانی بانگ کرد و پێی وتن کە ئەبێت لەشکری دیمەشق ئامادە بکەن و مەشقیان پێکرابێ تا ئەو دەمەی کە سوڵتانی گەورە ئەنێرێتە شوێن سوپاکە لەو لایشەوە کاروانی دندانی گەورە وەزیر چەند شەو و چەند ڕۆژ بەڕێوە بوو تا گەشتنە قەراخ شاری بەغدا، ئەمجا تەتەری ناردە لای شا زەولمەکان. کە وا گەشتون، زەولمەکان سوار بوو، خۆی و پیاوانی دەوڵەت چوونە پێشوازیان. دندان ویستی لاسپەکەی دابەزێت و پێشوازیی پاشا بکا، زەولمەکان نەیهێشت، ئەمجا بە سواریی خۆی هاتە تەنیشت وەزیر و ئەحواڵی سوڵتان زبلکانی لێ پرسی و ئەویش ڕایگەیاند کە سەلامەتە، وتیشی، کە رێکەوتی شرکانی برای بۆ هێناوەتەوە، ئەمیش زۆری پێ خۆش بوو، کە گەیشتنەوە کۆشک فەرمانی دا جارێ بحەوێنەوە و ماندویان بحەسێتەوە. زۆر دڵی پێی کرایە و لە هەمان کاتدا خەمی براکەی لە دڵا نوێ بووەوە جا فەرمانی دا جلوبەرگی جوانی بە باڵا ببڕن و گوارە و بازن و ملوانکەی زێڕینی بۆ بکەن بیبەنە لای هەڵکەوتی کوڕی با پێکەوە گەشە بکەن و گەورە ببن کە بوونە دوانەیەکی بەناوبانگ لە وڵاتەکەدا ڕێکەوت کیژێکی ژیکەڵەی خاوەن ژیری و بە ئاگا و لە دوای ڕۆژ و زیرەک دەرچوو، هەڵکەوتیش کوڕێکی قۆز و بەکار، هەرگیز گوێی بە ئەنجامی ڕەفتارەکانی نەئەدا، پێکەوە چوونە دەرەوە بۆ سواری ئەسپ بوون و ڕمبازێن و شەڕەشیر، تاکوو تەمەنیان گەشتە دوانزە ساڵان. ئەمجا زەولمەکان ناردیە شوێن، وەزیر، کە هات پێی وت، بۆ ئەوەم بانگ کردوویت، کە بیرت بخەمەوە کاتی خۆی بڕیارێکمان دابوو. دندانی گەورە وەزیر پرسی ئەو بڕیارە کامە بوو؟ ئەی شای زەمانە؟ پاشا وتی ئەمەوێت هەڵکەوت بکەمە جێنشینی خۆم و بیبەمە مەیدانی جەنگەوە، تۆ ئەڵێی چی؟ دندانی گەورە وەزیریش وتی حەزەکەم ئەوە بزانی ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار، ئەم کارەت بە لەبار نازانم لەبەر دوو هۆ یەکەمیان هەڵکەوتی کوڕت زۆر مناڵە دووەم هۆی ژەوەیە لە دنیا وا بڵاوە کە هەر پاشایەک جێنشینی خسە شوێنی خۆی ئەوە هێندەی پێناچێ ئەمرێ پاشا وتی یاخر ئەوەش بزانە کە گەورە خزنەدارە کەینە جێگری هەڵکەوت بۆ کاروباری دەوڵەت چونکە و پیاوە خوشکی خۆم ژنیەتی و زاوامە و یەکێکە لە ئەندامانی بنەماڵەکەمان و لە جێ براکەمە ئەم جادندانی گەورە وەزیروتی کەوابوو چۆنت ئەوێ وابکە ئێمە پێ لە ملی فەرمانی تۆین دواتر شا زەولمەکان هەموو وەزیران و گەورە پیاوانی دەوڵەتی کۆ کردەوە پێی وتن، ئێوە زانن هەڵکەوتی کوڕم شۆڕەسوارێکی زەمانی خۆیەتی، چاپوک و شمشێروەشێن ئازا و بەجەرگە، ئەوە ئەیکەم بە پاشای دەوڵەت، گەورە خەزنەداریش کە مامەیەتی کردمە نوێنەر و جێگری. گەورە خەزنەدار وتی، گەورەم من لە تەوقی سەرمەوە تا بەری پێم لە چاکەی ئێوەدایە. پاشاش وتی، ئەی خەزنەدار! هەڵکەوتی کوڕم و ڕێکەوت ئامۆزان بە ئاگاداری ئێوە ئەوە ئەوانیشم لە یەکترما دەبڕی ئێوە بە شایەت بن ئەم جا زەولمەکان سامانێکی هێندە زۆری دایە کوڕەکەی کە زمان لاڵە لە ئاستی ژماردنیدا ئەمجا چووە لای نوزەت و زەمانی خوشکی و ئەم هەواڵی پێدا ئەویش زۆر خۆشحاڵ بووتی خوا تۆیان بۆ بهێڵێ تا هەتایە ئەوەش بزانە کە هەردووکیان مناڵی خۆمن پاشاش وتی من بەشی خۆم ژیام بەڵام ئەوەی لە دڵما بوون دڵ تەمینم بوو لە کوڕەکەم ئەوە کردم بەڵامە بێت تۆش چاوت لە دایکەوە بێ ئەمجا گەورە خەزنەداری ڕاستپارد کە ئاگای لە کوڕەکەی بێ ئیدی دوای ئەم کارانە زەولمەکان کەوتە سەر جێگا و نەخۆش بوو تاکو خوا بردیەوە بۆ خۆی گەورە خەزنەداریش لە برێتی کوڕەکەی دەوڵەتی بەڕێوە برد دوای ساڵێک لە حکومڕانی گەورە خزنەدار ڕۆژێکیان بە ئامادەبوونی دندانی گەورە وەزیر ڕووی کردە هەڵکەوت وتی کوڕەکەم مردن شەرمی لە کەس نییە منیش تەمەنێکی زۆرم بەسەر بردووە بە هەموو ئاواتەکانم گەشتوم تەنیا ئاواتێک نەبێ کاوەش لە تۆوە خوازم جێبەجێ بکەی هەڵکەوت وتی بابە گیان ئەو ئاواتە چییە؟ گەورە خەزنەدار وتی کوڕە کەم ئەوە بزانە دندانی گەورە وەزیریش وەکو باوکت وایە، ئەگەر من مردم گوێ لەو بگرە، ئاواتەکەم ئەوە بوو کە پیرێژنێکی فیڵاوی سەر ئاسنینە لێمان پەیدا بوو بۆ نەگبەتی بۆ خێزانەکەمان، شا عمەری کوڕی نەعمان کە باپیرەتە هەروەها شرکانی مامەتی کوشت ئێمە زۆر هەوڵماندا بەڵام تۆڵەی ئەو خوێنەمان بۆ نەکرایەوە ئەگەر خوا سەری خستی بەسەریا ئەو تۆڵەی بکەرەوە بەڵام ئامان سەد ئامان ئاگاداری ئەو پیرێژنە سەر ئاست نەفێڵاوێ بە فریود نەدا بۆ ئەو کارەش بە قسەی دندانی گەورە وەزیر بکە چونکە ئەم پیاوە کۆڵەکەی ماڵەکەمانە. زەولمەکان چوار ساڵ لە جێگادا کەوت بە نەخۆشییەوە، گەورە خەزنەدار نەخۆشیی زۆری بۆ هێنابوو، خەڵکەکە دەم بەنزا بوون بۆی، لەو لای شەو هەڵکەوت و ڕێکەوت ڕۆژە بووە سواری ئەسپەکانیان ئەبوون و ئەچوونە ڕمبازێن و شەڕەشیر و بەکارهێنانی قەڵغان و تیر هاویشتن، ئێواران کە گەڕانەوە، هەڵکەوت ئەچووە لای دایکی و ئەیبینی بە ژوور سەری باوکیەوەیە و خزمەتیەکات و بۆ ئەگری ئەمیش شەوانە یارمەتی ئەدا کچەکەیش ئەچووە لای دایکی ڕۆژێکیان کە سەرێشە زۆری بۆ زەولمەکان هێنابوو بەم جۆرە خۆی لاواندەوە سەردەمم ڕۆیشت وا پوکامەوە کەچی نەمردم و وا هەر مامەوە، بە هەرزەکاری تاقانە و قۆز بووم، زۆر باڵا دەست و پێشەنگی هۆز بووم، ئاخۆ پێش مردن کوڕم ئەبینم ببێتە پاشا و هەم جێنشینم؟ دوژمن بشکێنێ، تۆڵە بسێنێ، بە شمشێر کۆتا بە دوژمن بێنێ، بە هەموو بارێ بەشم خوراوە، مەگەر ئەو خوایەم بێ بەها ناوە. دوای گریانێکی زۆر خەو بردیەوە لە خەویدا دڵیان خۆش کردوتیان مژدە بێ هەڵکەوتی کوڕت پاشای زەمانەیە هاوڵاتیان لە ژێر ڕکێفیدان و زۆریان خۆشەوێ هێز و توانایەکی سەربازی مەزنی هەیە کە بە ئاگا هاتەوە زۆر دڵخۆش بوو بەو خەونە دوای چەند ڕۆژێکی کەم ئیزرائیل لە دەرگای دا و ڕۆحی کێشا ساڵان ڕۆشت و ناو و بانگی لە بیر خەڵکی چووەوە. دوای چەندین ساڵ حوکمڕانی هەڵکەوت، دانیشتوانی بەغدا لێی هەڵگەڕانەوە و لە سەر حوکم لایان برد. ئەمجا پاشا و دایکیان دوور خستنەوە و بە تەنیا مانەوە. دایکی هەڵکەوت کە بینی ژیانی شپرزە بۆ هەژار کەوتوون، وتی، چارەم نیە بێت ڕوو بکەمە قاپیی گەورە خەزنەدار بە پەنای پەروەردگار ئەمجا، خۆی پێچایە و کەوتە ڕێ تا گەشتە ماڵی گەورە خەزنەدار، کە چووە ژوور، ڕوانی گەورە خەزنەدار هێشتا لە جێگەکەی دایە، ئەمجا چووە لای نوسەتوزەمانی ژنی و زۆر بە سەریدا گریا و پێی وت، هەر کەسێک مرد ئیتر بێ هاوڕێ و کەسوکارە مێنێ، خوا هیچ خراپێک بە سەر ئێوەش نەهێنێ. ساڵانێکی زۆرە ئێوە دادپەروەرانە حکومڕانیەکەن خۆ بە چاوی خۆتان بینیتان کێمەش لە چ ژیانێکی خۆشدا بووین ناوبانگی ئێمەتان بەگوێ خۆتان بیست کە چەند دادپەروەەر بووین ئێستا ژیانمان هەڵگەڕاوەتەوە و زەمان غەدری لێکردین ئەوە تا واڕوومان لە ئێوە کردووە خۆتەزانی کە مرد پیاوی خێزان ژنان و کچان چۆنە بن سەرگەردان ئەمجا ئاوا خۆی لاوانەوە بەسە مردنی سەرسوڕهێن هەیە بۆ مردن کوانێ عمر و شوێن هەیە ڕۆژانی عمریش قۆناخ قۆناغە ڕۆژانی خۆشی خەفەتهێن هەیە پوکانەوەی دڵ نەوەکو ئازیز لە شوێنی بەڵا دیارە خوێن هەیە کە نووسەت و زەمانم شعرەی بیست زەولمەکانی برای و کوڕەکەی بیرکەوتەوە ئەمجا باوەشی پیاکردوتی وامەزانە ئەوەی ئێمە ئەدەینێ خێرە پێ دەکەین چونکە سامان و پارەی ئێمە هەمووی هی زەولمەکان بووە بۆیە ماڵ ماڵی خۆتە هەرچیمان هەیە پێکەوە ئەی خۆین ئەمجا جلوبەرگی نایەبی بۆ هێناو پۆشی هەڵکەوتیشی پۆشتە کردەوە بە گرانترین جلوبەرگ هەر بە تەنیشت کۆشکەکەی خۆیانەوە خانووی بۆ ڕازاندنەوە، چەندین خزمەتکار و کەنیزەکی بە دیاری بۆ بردن. ئەمجا داوای لێ کرد کە خەتمە بۆ زەئولمەکان بکا. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. هەڵکەوت و ڕێکەوت شەهرەزاد جێڕایەوە لەو لایشەوە هەڵکەوت و ڕێکەوتی کچە ئامۆزای گەورەبوون تاوەکو دوو لقی درەختی بەرداریان لێهات یان دوو مانگی چواردە تەمەنیان پ ساڵان بوو کە ڕێکەوت کێژە جوانکیلەی بەناوبانگ و تاک لە وڵاتدا خوا هەموو جوانیەکانی تیاکۆ کردبەوە هەڵکەوتیش تاکو بڵێ قۆز و شۆخ بوو ئازاتی لە چاوانیدا ئەبریسکایەوە تازە مووی سەری هەڵدا بوو هەڵکەوت وەکو جاران چۆلای نووسەت و زەمانی پووری و سلاوی لێکرد و پێیوت پورێ ئەوە کەی مام پەیمانەکەی خۆی بەجێدێنێ و ئامۆزاکەم لێمارەکە. پوری وەڵامی دایە وتی کوڕم پێویستە هەندێ هەواڵت بدەمێ کە نەئەبوو پێت بڵێم هەڵکەوتی ژووتی بڵێ ئەوی ژووتی خەزنەداری باوکت باوکی ڕێکەوتی کچە ئامۆزایشتە ئەگەر هەر پێداگری بەدزیەوە ئەی دەمە دەستت بەمەرجێ نەگەڕێتەوە ناومان هەڵکەوت کامەی بیست زمانی بەسرا و بێدەنگ چووە دەرەوە هاتەوە بۆ لای دایکی خۆی پوری چی پێ وتبوو بۆی گێڕایەوە ئەمجا وتی ئاخر ئەوە ئامۆزام و حەقی خۆمە بۆ من بێ دایکیشی وتی بێدەنگ بە کوڕم با ئەم هەواڵە نەگاتە گوێی ساسان شا چونکە ئەگەر ببیستێت بێبەش دەکا لەو ئامۆزایەت و لە ناو دەبات و ئەگەر ئەم ئێوارەیە ئەو نانمان بۆ نەنێرێ ئەوە لە برسانە ئەمرین و بە سوالکردن ڕسوابین کە هەڵکەوت ئەمەشی لە دایکی بیست فرمێسک بە چاوانی دەهاتە خوار و ناڵانی وتی ئیدی کارێکم بەم پورەم نەماوە ئەم بنەماڵەیە بەجێ دێڵم و ئەچمە قەراخ شار دانیشم ئیدی چار ناچار دایکی شوێنی کەوت و چوونە قەراخ شار دایکی بە دزیەوە ڕۆژانە ئەچووە ماڵی ساسان شا و خواردن و پێداویستی ماڵی ئەهێنا لەوێش بوونە دراوسەی کۆمەڵە چڵیت و دەمڕوتێک لەم لایشەوە ڕێکەوت چوە بن کڵێشەی پوریەوە و لی پرسی پورە دەنگ و باسی کوڕەکە چییە ئەویش وتی کچەکەم بەخوا دڵتەنگ و چاو بەگریانە ڕێکەوت وتی بەخوا پورە گوناهی خۆیەتی خۆی بێبەش کرد لە چاکەی باوکم ئاوا دوورکەوتەوە خوابکات ڕۆژێک بێت لێک دابڕاوەکان پێک بگەنەوە شەهرەزاد گێڕایەوە کە دایکی هەڵکەوت ئەمەی بیست سوپاسی کرد کە چووە لای هەڵکەوت بۆی گێڕایەوە شەوان ڕۆشتن و ڕۆژان هاتن تا تەمەنیان بۆ حەڤە ساڵان ئیدی کوڕی بووە لاوێکی گەورە بۆشناخ شەوێکیان کە خەو ناچوە چاوانی بەخۆی وت بۆ ئەبێت بێدەنگ بم هەژاری نەبێ خەوشێکم نییە نسیبم لێرە نەما و نە هاوڕێم هەیە نە کەس و کار شاخ و دەشت و دۆڵە گرمە بەر جێ دێڵم وڵات تاکو و قەریبی دەناوم ئەبات ئەم چەند دێڕەی بەدەمدا هات با دڵە کوتێم هەر بەرەوبان بێ نەکو ڕسوایم پێ ئاوێزان بێ سەر ئەنێمەوە خۆم ڕزگارەکەم حەزوو ئارەزوم گۆڕە و شارەکەم بە سینەی ساف و بە خەندانەوە بۆ زۆران ئەچمە گۆڕەپانەوە بە شوانی بەرغەل دێمەولاتان ئەبمە لاوێکی وەک جاری جاران ئەمجا بە پێی پەتی و بەسەری قوتی و کەسێکی نیوە قۆڵەوە کەوتە ڕێ و سێ ڕۆژ بەڕێوە بوو خواردنی تەنیا یەک کولێرە بوو بە تاریکی شەویش هەر ڕۆیشت تا گەشتە بەردەم یەکێ لە دەواازەکانی شاری بەغدا چاوەڕێی کرد بەیانی هەر دەواازە واڵا بوو هەڵکەوت یەکەم کەس بوو لە بەغدا شووە دەرەوە ڕۆیشت شەوی بەسەردا هات ئەو هەر ڕۆیشت دایکیشی لەو لاوە هاواری لەبەر بڕا ئەم لا هەڵکەوت ئەو لا هەڵکەوت دیار نەما دنیای لێبوو بە کونەمەشک ڕۆژی یەکەم و دووەم و سێم چاوەڕێ بوو کوڕەکەی هەر نەبوو بوو بە دە ڕۆژ هەواڵی نەبوو بۆیە هاواری لێ هەستا وتی کوڕەکەم دڵم لە دووریت تەقی خۆم خەمەکەم کەم نەبوو ئەمەی تۆش چووە سەری خەو ناچێتە چاوم ئاخر ڕووبکەمە چ وڵاتێک بانگت بکەم ئاخۆ لە کوێ هەوارت خستووە ئەمجا بەم هۆنراوە خۆی لاواندەوە زانیم دابڕان ئەمان ڕزێنێ شەختەی دووری تۆ ئەمجا مانی گر لە خواردن و خواردنەوە گریان و فرمێسکی چاوانی زیاتر بوو ئەوە بوو بە گرینۆک ناسرا خەڵکیش بۆ یەگریان بە یەکتریانەوت زەولمەکان لە کوێی تاک و هەڵکەوتی کوڕت بەم شێوە ببینی یان گلەیان لە زەمانە کرد یان لە خۆیانە پرسی ئاخۆ هەڵکەوچی کردبوو ئاوا لە وڵاتەکەی دوورکەوتۆتەوە باوکی ئەو برسیەکانی تێرە کرد هەمیشە فەرمانی باسایش و دادوەری بوو تاکو هەموان بترسن و کەس بە خراپە باسیان نەکا ئەمجا فەرمانی دا کە بگەڕێن بە شوێنی کان ماکاندا ناردی بە شوێن تورکاشدا فەرمانی پێدا کە سەد شۆڕە سوار لەگەڵ خۆی ببات و بگەڕێ بە شوێنیدا تورکاش بەخۆی و سەد سوارەوە کون و کەلەبەری وڵاتیان پشکنی بێسوود بوو دوای دەڕش هەواڵی دایە پاشا کە هیچیان دەستگیر نەبووە لە هەواڵی کانماکان ساسان شا زۆر دڵتەنگ بوو بەو ڕفتارە خراپی دەربارەی کردبووی دایکی کانماکان هێندە گریا و ئەی لاوانەوە کە جێی بەخۆی ناگرت لەو لایشەوە کانماکان کە سەری خۆیڵگرت سێ ڕۆژ بەڕێوە بوو لە گژوگیایە خوارد و لە ڕووبار و کانیەکانی خواردەوە چووە سێبەری درەختان نەسوارێک نە پیادێکی نەدی ئیدی خۆشی نیشتیمانەکەی خۆی بیرکەوتەوە دایک و باوکی بیرکەوتەوە، ئەمجا چاری نەما، ڕێگەکەی گۆڕی و چووە سەر ڕێگایەکی دی، سێ ڕۆژیش بەو ڕێیەدا ڕۆیشت، ئەمجا ڕەز و کێو و شاخی بینی، ڕوەک و ڕەز و باخی بینی، ئاوازی بولبولانی بیست، گەشە و نەشەی لالەزارانی دی، بەدەم هەنسکدانەوە کەوتە لاوانەوە. وا سەرم هەڵگرت بگەڕێمەوە بەڵام نازانم کە کەی دێمەوە شتێ نەماوە دڵ تاسەی بکە ڕێگەم پێ بگرە و سەر نەنێمەوە دوای گریانێکی زۆر دەستکە جیاکەی دەستی خوارد و لەسەر ئاوێک کەوتە دەست نوێشتن و نوێشکردن و جێڕانەوەی نوێژە چووەکانی ئەجا پاڵی دایە و تاکو و ماندووی دەرچێت بە درێژی و ڕۆژە پاڵی لێدایەوە ئێوارە کە نووست نیوە شەو بە ئاگا هاتەوە گوێی لە کەسێک بوو ئەم شعرەیە وت خۆزگە بەهار و گوڵە هاتەوە چونکە دەماخ و دڵەکاتەوە مەی خۆی فرسەتە زەوی گوڵ ڕەنگە بەسەر داوا دێ شەپۆلی تاڤگە کە کانماکانەوەی بیست کەوتە هەنسکدان ئەمجا بۆ شعر خوێندنەوەکە کەوتە گەڕان چونکە تاریک و ئەنگوستە چاو بوو کەسی نەبینی ئەمجا شۆڕ بۆ بە دۆڵەکەدا بە کەناری ڕووبارەکەدا ڕۆشت دیسان گوێی لە خوێندنەوەی شعر بوو گەردڵت پڕە و ناوێرێت بگری فرمێسک بڕژێنە نەبادا بمری گەر یاری خۆت بوو پەیمانتدایە تا ئەمری ئەبێ